دارەکەی دەستت وەکو شیری دەروێشان لەناو حەلقەی زکردا هەر لە ڕاوەشاندن بوو ئاخیشت بۆ تفەنگەکەی ناو بەفرەکە هەڵدەکێشە هەر هیچ نەبواە وەلێ ئەوی شتیت دەستت گەیاندە تورەگەکە و ویستت بزانی ماوەیە ئەویش بۆتە برای تفەنگەکە ئاسوودە بووی کە دەستت گێڕاوە فیشەکەکانت سەح کردنەوە لە پێنجان چواری لە ناو گیرفانی فیشەکدانەکە مابۆوە دیارە لە ڕاکردنەکە کەوتووە هەمەیانت لە پێشە خۆت بووت ئەوەندەت خۆ بۆ ئەملا و ئەملا سوڕاند بوو هەستت بە ئێش و ئازاری کەرخی پشدێنت دەکرد لەبەر خۆتەوە وەکو ڕێنا ئەم قسانت کرد خۆگەر تفەنگەکەشم لەکم بواە گەلە گورجێک بە چوار فیشەکەەوە نایەتە کوشتن وەلێ چەک هەر سنەتە پێ بێ فەرامۆشیش بوو گەر لە دەستم بوایە باشتر بوو. گورگەکان بۆنی تۆیان پێ خۆش بوو، بێ وچان بە دەوری دارەکە وەک پاسەوانت بن هەر لە سووڕانەوەدا بوون و لێت مڕ دەبوونەوە و زمانیان لە ناو دەمیاندا سوور دەچۆوە و زەندەقیان دەبردی. پیرەدار برا و سەنگەر بوو بۆت، ببووە قەڵایەک کە دوژمن ناتوانێ زەفەرت پێ ببا. سەری دارەکەی دەستیشت ئەوەندە تیژ بوو کە دەچووە ناو شەویلک و قەپۆزی هەر یەکێکیان یەکسەر پاشەکشەی پێ دەکرد و دەستی بە نووسکە نووسک دەکرد و تا ڕاددەیەک حیز دەبوو هێندە خۆت هێنا و بردبوو هێندەت ئەمدی و ئەودی و خۆ سووڕان کردبوو بەو سەرما و سۆڵە بەو ترسە زۆرەی کە وەک پشتبێنەکەت تێت ئاڵاوە گیانت بەسەر ئاو و ئارەقە کەوتبوو وەختێک کە دەستت ڕاگیر دەکەی یەکسەر سەرماکە دەیویست پێتەوە بدا. ئێستا پەشیمان بوویتەوە کە تاجەکەت لەگەڵ خۆدا نەهێناوە. هەر هیچ نەبوایە تا ماوەیەیق ڕەفیقاتی دەکردی و یا ئەوەتە دەبووە خۆراکیان و وازیان لە تۆ دەهێنا یان ئەوەتا دووری دەخستنەوە و سەری خۆی هەڵدەگرت و هاواری بۆ ماڵێ دەبردن. شتێکی حاڵی دەکردن کە بیاندیبوایە بە تەنیا گەڕاوەتەوە. وەکوو سەگەکەی کابرای بناری چیای قەرەچووق کە بۆ ماوەی سێ ڕۆژان مەڕێکی لێ بزر بووبوو، زۆری بۆ گەڕابوو بێ فایدە بوو پاشان کە سۆراغی سەگەکەی دەکا دیار نابێ وەلێ لە کاتی ناندانی پیا دەبۆوە و لە پاشاندا بزر دەبێتەوە ڕۆژێکیان کە نانی دەداتێ لە پاشدا خۆی لێ دەگرێ سەگەکە دەڕوا و ئەمیش بە دوایدا دەچێت تا سەگەکە لە بەردەم ئەشکەوتێک وەردەکەوێ و ئەمیش دەچێتە ناو ئەشکەوت و مەڕەکە دەبینێتەوە و بەرخێکیشی لەبەر دەبێت خۆ تاژیش لە نەوەی سەگان. جار جارە گورگەکان لە سەر پاشوویان دەوەستان و نینۆکیان لە قەدی دارەکە دەخشاند و خڕە خڕ و کڕە کڕی نینۆکیان دەبیست و کە بۆت مایەی ترس و دڵەڕاوکێ بوو کە شەویلاکیان بەش دەکردەوە و دەکەوتنەوە گڕە و مڕە لێت کەڵبە تیژەکانیان سپی دەچۆ و زمانی دەت وت یەمەنی سوورە لە ناو دەمی ئەم دیو و ئەو دیوی دەکرد لە جێگەی خۆت گوتت ئای لەم ددانە تیژانە خۆ گەر بکەومە بەردەستیان بەم ددانە پارچە پارچەم دەکەن بەم زمانە گەورەی کە دەڵی باڵتەیە ئاودیوم دەکا کە کاکە سوور کەوتۆتە بەرگاز و قاپاڵیان هەستی بە چ ئازارێک کردبێ چۆن چۆنیان لێک هەڵزڕاندووە و داخۆ چ هات و هاوارێکی کردبێ ترس پتر غەڵبەی کرد و سرت بەرەو هەوراستر چووی وەکو شەڕکەرێکی شارەزا بە دارەکەی دەستت بەرەنگاریان دەبیتەوە و سەری دارە تیژەکەت دەخێواندە قەپۆز و شەویلاک و لاملیان هەست بە کرتە و خرچەی دەکرد کە نوکە تیژەکەی دارەکەی دەستت لە لەشیان دەچەقی ئەوەندە جێرەیان بە دەوری دارەکەدا کردبوو سێ بەشی تفەنگەکەیان بە بن بەفر هێخستبوو هەموان سەر و قەپۆزیان بردە کن یەکدی و مڕاندێ وەکو ئەوەی شتێکیان لەگەڵ یەکتردا وتبێ گورگێکیان لموزی بڵند کرد دەتگوت لە لایەکەوە بۆنی شتێکیان بۆ هاتووە ڕۆ و ڕۆژئاوای گارەکە تێی تەقان ئەوانی کەش کەوتنە دوای ڕێگەی هاتنەکەیان لەگەڵ ڕێگەی ڕۆیشتنەکەیان گۆشەیەکیان دروست کرد دارەکە کەوتە پشتی گۆشەکەەوە خۆشی خۆشی و هەلەکە سەمای دڵت بە ڕۆیشتن و هەڵاتنی گەلە گورگ دەستی پێکرد هەست بە خۆشیکردنەکە لەگەڵ ترپەی دڵت خۆێن بەر بە هەموو دەمارەکانی هەستی گەیاندی چاود لێیان لە ئاستیان لە ڕێیان نەتروکان تالێک بزر بوون و وەلوو گەلە گورگەکە کەوتنە دوای یەکتر یەکیان لە هەرە پێشەوە قوچان بووی ئەوانی کەش بە دوایەوە غاریان دەکرد هیچ گورگێکیان زاتی ئەوەی نەدەکرد پێش بکەوێت ئەوانی پشتەوە خۆ بەخۆیی پێشێک دەکەوتن و لەسەر یەک دەسوڕانەوە مڕیان دەهات و هانک هانکیان تێکەوت بوو هەڵاوی دەروونیان دەدوت دووکەڵە دێتە دەرێ وەکو بڵێی هەستیان بە دۆڕاندن و سەرشۆڕی کردبێ، تەنیا بۆ جارێکیش ئاوڕیان لە دارەکە نەدایەوە. هەرچەندە ماندووتر دەبوون، هەڵاوی دەروونیان زێتر خەست دەبۆوە و پتر شەوی لاچیان دەکرایەوە و هانکە هانکیان پتر تێکەڵاوی یەکتر دەبوو، دەدوت دەنگی بایە لە کونێکی گیراو دێ و دەگەڕێتەوە. بەفر و سەرما و سۆڵەکە دنیای تەزاند بوو، عارد و بەرد و ئاوی بەستبوو. ئەو بای کە دەهات دەبوو گوێزانە پێستی وشک دەکرد و دەیقلیشان ئاوی لە قەدی داران دەبەستا و نەیدەهێشت سەرە و خوار بکەن عەمری بەفرەکەشی لەسەر عارد درێژ دەکرد هەرچ زیندەوەر و گیان لەبەر هەبوو لە ترسی سەرماکە خۆیان لە پەنا و پەسیوان شاردبوو گورگ و دڕندەکانی دیکەی هار و برسیتر و چاو سوورتر کردبوو هەندێ جار لە برساندا لە یەکتری مڕ دەبوونەوە و کەڵبەکانیان لە یەکتر دەقرسان. برسیەتی بە گورگەکانەوە دیار بوو تەکان و غاریان ووردە ووردە لە کورتی دەدا. ڕۆژ بە ڕۆژیش ناو قەد و ڕانیان باریک دەبۆوە. هیچ پیاوەتییەکیان لەگەڵ ئادەمییان نەکرد بوو، نەچاند بوو. لەوەتەی دروست بوونە هەر دوژمندارییان لەگەڵ ئادەمییان کردووە و شەوان چوونەتە سەریان، مەڕ و ماڵاتیان خواردووە و ورگی هەندێکیشیان دڕاندووە ڕێیان لە ڕێبواران گرتووە و کاکە سوور و کەسانی دیان بێ بەزەییانە لەت و کوت کردووە و خواردوویانە شتێکیان بۆ پاشەڕۆژیان ڕەچاو نەکردووە. دەخاڵەتیان لای ئادەمیان قبووڵ نییە و خۆشیان زاتی ئەوە ناکەن خۆ دەخاڵەت کەن. کورد دەڵێ تۆبەی گورگ مەرگە. دایکە کورد کە بیەوێ منداڵەکەی تەمبێ بکا و بیترسێنێ دەڵێ گورگ هات. گورگانە شەوێی بۆ دەڵێن. ململانێی گورگ و ئادەمیان لە باب و باپیرانەوە ڕاهاتووە و هیچ کات و زەمانێک نێوانیان خۆش نەبووە. ئادەمیان باوڕیان بە گورگان نییە. گورگەکەی پێشەوە لە بای غارێ و تەکانیدا ئاوڕێکی لە گورگە هاوەڵەکانی دایەوە و وەکوو مەبەستی ئەوە بێ بڵێ، وەرنە دووم ئێستا تێرتان دەکەم. پێشەوای گورگان بۆنێکی کردبوو لە دوو ڕا پەڵەیەکی ڕەشی لەسەر خوانی بەفرەکە بەدی کردبوو. دیار بوو بۆنەکەی کەللەیی کردبوو. ئەوەندەی هێزی پێمابوو غاری دا، سەری پێ شۆڕتر کردبوو. ئەوانی کەش بە دوایەوە دەیان قوچاند و زمانیان لە دەمیان شۆڕ ببۆ. بە دوای پێشەوەکەیان تێ قژقژان و دەچوونە ناویەک و ئەم دیو ئەو دیویان دەکرد بێ ئەوەی بە پێش بکەون. بۆنەکە لیکی دەمیانی هێنا بۆ خوارێ. هەرچەند پتر ملی خۆیان شۆڕ دەکرد بە قەستی خێراکردنی غاریان وەلێ، برسیەتی و هیلاکی بەربەستێک بوو لێی نەهێشتەکان و هەنگاویان فرەتر بێ بگرە بەرەو خاوبوونەوە دەچوون نەک بەرەو تیژی. گورگەکەی پێشەوە گەیشتە سەر کەلاکی هێسترە تۆپیوەکە و بە دەوریدا سوڕایەوە و لوراندی. ئەوانی کەش گەیشتن کەوتنە ونجڕ ونجڕ کردنی کەلاکەکە و دەمیان تێنا. تەزووی ساردیەکە گەییە لموز و کەڵبەکانیان. مڕە مڕیان لێوە دەهات. هەڵاوی دەروونیان بەسەر کەلەشە ساردەکە بڵاو دەبۆوە و خووسەکەی سەر پێستی دەتواندەوە. دەدوت هار بووینە وا خەریکی هەڵدڕینی بووین. دەدوت یەکەم جاریانە کەلەشیان بەردەست کەوتووە و برسێتی ڕێیەکی لە هاری دا. برسێتی هار و هاج کردبوو. ڕیخۆڵە و ناوسکیان بە گۆڕێ وەرکرد و سپیاتی بەفرەکەیان شێواند و تەڵخ و ناشرینیان کرد دەم و قەپۆزیان تێخست و هەر یەکە و بەلایەکدا ڕاکێش ڕاکێشی بوو. کاتی خۆی کە ئێسترەکە لەسەر پێیانی بووە ئازایانە باری خۆی هەڵگرتووە ئالیکی شەرمەزاری نەخاردبوو و باراشی بۆ ئاش بردووە و هێناویەتەوە عارەبانەی کا و قرشەی ڕاکێشابوو شەغرەی لێ بار کرابوو، کلکی باداوە و مێشی لە خۆ پاس کردووە و بە کورتان و بێ کورتان لە بن بار ئارەقی دەردابوو. کاتی بێ کورتانی خۆی گەوزاندووە و خورشتی لەشی مراندووە و هیلاکی و ماندووبوونی لە بیر چووە. ئەمر درێژبوونی بەفرەکە مەرگە مووشێک بوو بە سەر وڵاتان دەباری. ببوە سەرێ سەبەبان ئالیک نەما و وڵاخ لە کن خاوەنەکانیان ئێسکیان قوڕس بوو سەرباریان لە بن باریان گرانتر بوو کەیفیان بە چارەیان نەدەهات و زۆربەیان بەڕەڵلا کرد هەندێکیان لە برسان مرد هەندێکیشیان بە زنجوی و بە پێوە قەپیان لێ گیرا و تەواو کرد ئێست بیتاین یەکێک بووە لەوان گەلە گورگ تێی بەربوونە و گۆشتی بەسەر بەفرەکە ڕادەکێشێ و ژەمە خواردنێکی بەتامە و لە کۆڵ پیاوی سەردارێ بوونەتەوە باوڕت نەدەکرد کە وازیان لێ هێنابیت هەر تەماشای ئەو شوێنەت دەکرد کە لێی ئاودیو بوون وەلێ هێشتاش نەت دەوێرا دابەزی پیاوی بوێر کەم دەترسێ کە ترساش ترسەکەی لەگەڵ خەڵکیکە جیاواز دەبێ بۆیە وای لێ دەکات لە هۆی توشبوونی بکۆڵێتەوە و بە هەڵسوکەوتیدا بچێتەوە و چی دیکەم تەرخەن نەبێ دیارە گەر ئەوەی کرد ژیانی پارێزراو دەبێ چونکە دەتزانی هەڵەی خۆت بوو کە بە تەنیا لە ڕۆژێکی ئاواشدا لە گوندی دەرچوو دەبێت تا ماویت ستایشی ئەم دارە بکەی و بیکەیتە جێ نەزرکە سەختی ڕۆژەکە و بێبەختی بەسەر دارەکەی گەیاندی نە ڕێبوارێ لە ڕێگادا تووشت هات نە کاتی گەمارۆدانی گەلەگورک کەس بە هاوارتەوە هات پشت و پەنات سەر پشتی دارەکە بوو بە سەردارەکەوە چاوت بە هەر چوار لای خۆتدا گێڕا لە هیچ لایەکیان جوڵەیەک نەکەوتە بەر نیگات دەمێکیش بوو گورگەکان جێیان هێشتبووی هێشتا نەدەویست یان نەدەوێرای لەسەر پشتی دارەکە جارێ بیتە خوارێ مردنت پێنیشاندرا بەتایە ڕازی بووی ترس ختورە لێت دوور نەکەوتبوو و بێنە و بەردەت لەگەڵ خۆتدا دەکرد و دەگوت گورگیش بایی خۆی عەقڵی هەیە و فێڵبازە، دوور نییە خۆیان لە پەنایەک نەنابێ چاوەڕێی ئەوە بکەن دابەزن و بێنەوە. هەڵی کردە بایەکی سارد، شتێکی ئەوتۆشی لە ترسی گورگەکان کەمتر نەبوو. زانی بای پێش بەفرە. بایەکە بەلقەدارەکانی دەور و پشتت دەکەوت و ورشەی لێ هەڵدەستاند و لە خوارەوەشدا جێژەڵووکەی بەفر پێ خستبوو. ترس، بەفر، با، سێ گۆشەی فەلاکەتی بەرمۆدا. دێوێک بوو بەرۆکی بەرنەدەدای. ناچار دابەزیت پڕت دایە تفەنگەکەت و بە دەستە سڕەکەت لە بەفر پاک و وشکت کردەوە میلی بڕنۆکەت ڕاکێشا فیشەکێکی فڕێدا ئەوسا هاتەوە بیرت کە لە ڕێگا لەبەر پێشهاتەی کت و پڕ سوارت کردبوو لەبەر خۆتەوە گوتت فیشەکەکان بوونەوە پێنجی کارخانە. لە ترسان ئۆقرەت نەگرت دیسان فیشەکێکت لێ خوڕیەوە بەرێ مەرزندەی وەت دەکرد نەوەک بۆت بێنەوە هەر ئەوەندەی ئەم بیرۆکەیەت بە مێشک داهات بەفر وەکو پارچە پەڕۆ هاتە خوارێ تارماییەکی سپی وەکو جورجێکێکی تەنک یا تانەی سەر چاو بەری بینینتی کورت کردەوە و بایەکەش هەر دەهات قای تری دەکرد و ئەوەندەش سارد بوو دەتگوت گوێزانە دەم و چاوتی دەزوراندەوە جەمەدانیەکەت دەمامە کرد تەنیا هەردوو چاوت بە دەرەوە مابەوە کە سەرلەبەر ئاوی پێدا دەهاتە خوارێ خۆت لە پەنای هەر لایەکی دارەکەوە دەگرت وات دەزانی ئەوێ کونە بایەکەیە لووتکەی چیا و شاخەکان دەتگوت لەنگەری برنجی بازیانە و بۆ مێوانی خۆشەویست ئامادە کراوە و وەها سپی دەچۆڵ. بە پشتی ئەو چیا و شاخانەوە بەفرەکە پتر بۆ دامێن شۆڕ بۆ و یەک پارچە سپی دەچۆڵ. ئەو چیا و شاخانەیش کە باوەشیان لە دەشتەکە وەرێنابوو، بەفری لەوانی کە کەمتر نەبوو. شوێنە بەڕۆچکەکان ڕەشی لێرە و لەوێ تێکەوتبوو کە ڕۆژ لێی دەدا، بەفراوەکە دەبریسکایەوە وەکوو مارەزی و بە خوار و خێچی بەرەو خوار شۆڕ دەبوو. خەڵکەکە هەر کەسە و بە پێی خواست و ئارەزوو و حەزی خۆی لە بەفر دەدوا. زستانەکەی بەڕاستی زستان بوو، کار لە پەڵەی قەبری و پەڵەی یەعقووبی نەمابوو. بەفر و بارانی زۆر بوو، زوو زوو بەفری تێ دەکردەوە. وەکوو کەتە جل و پەڕۆ دەهاتە خوار. بەفر لە سەر بەفر، بەفری نوێ دەکەوتەوە سەر بەفرە کۆنەکە. سەری لە خەڵک، لە ڕێبوار، لە ئاژەڵ و تەیر و تواڵ شێوان بوو. هەر ئەوەندە مابوو خەڵک نوێژی نەبارین بکەن. کۆڵانەکانی گوند تەسک ببۆوە لە هەندێ شوێندا کۆڵانە بەفر دەگەیشتە پشت دێن و بگرە زیاتریش لەو شوێنانەی کە پتر پێخستی بەسەرەوە بوو قڕە سوور و بەفر تێکەڵاوی یەکتر ببوو لیتراوێکی لێراوی و لێڵاوی لەبەر دەڕۆیشت کە هەردووکیان دەنگی بنەچەیی خۆیان لەدەستدا بوو لە ئاوێتەبوونیاندا ڕەنگێکی تازەیان هێنا بۆ ئاراوە ئاژەڵدارەکان سەرسەدەی ئەو سەریان لێ دیار نەبوو، ئالیکیان بەرەو کزی بوو، تیقل دانۆسکەیان وێک هات، گەوڕی ئاژەڵیان قڕ و لیتە بە بنە خۆیدا بوو هەتا ئەژنۆ دەهات. خەڵکەکەی تریش لە لایێ لەبەر هێرشی بەفر و سەرما، لە لایەکی کەش لەبەر نەبوونی سووتەمەنی و کەمبوونەوەی، ترسی ئافاتی گەورەتریش لەولا بوەستێ کە لە دڵیاندا چەکەرەی دەکرد و لە دوورا سەرەدیقانەی لەگەڵدا دەکردن. حەوسەڵەیان نەمابوو. سێڵاو لە هەموو لایەکدا ڕێچکەی بەرەو خوار گرتبوو. لە شیوەکەی خوار گوندی کە شێوەیەکی نیوە بازنەیی وەرگرتبوو، شڕە شڕی دەهات و لە هەندێ شوێنی تەسکدا قۆنگرەی دەکرد. شەو و ڕۆژ دەبوایە خەریکی ڕاماڵینی بەفری سەربانەکان بن و با گردێنیش بگێڕن تا دڵۆپە نەیەڵن یا کەمی کەنەوە دیواری حەوشە و خانووەکان چاڵ و چۆڵی تێکەوتبوو چونکە بەفر و باران سواقەکەی خوسان بۆ و لە هەندێک شوێندا سواقەکە کەوت بە خوارێ دیواری حەوشە و خانووەکان لە پێش چاودا دەتگوت پینەکراوە کە و کۆترە چیویلکە و چێشکە و سۆفیلکە و باڵندەکانی تریش فڕکان فڕکانیان بوو لە برسان و لە سەرما حەوانەوەیان نەمابوو لە خان و کەلاوەکان خۆیان لە بن دار و کاریتە و شەقلان و کول و کەلەبەری دیوارە ڕووخاوەکان دەکرا، دەستی مێردمنداڵ و گەنجانیان دەگەیشتێ و ڕاویان دەکردن. گەلێ لە کانی و ڕووبار و سەر و چاوە کە دوو سێ ساڵ بوو لەبەر چاو بوون، وشکیان کردبوو یان ئاویان لە کەمی دابوو، یا ئەو بیرانەی ئاویان دابەزیبوو هەر هەمیان یا بەشی زۆریان ئاوەڕۆ بوون.